کاتێک کە ئاگرێکی بینی بە کەسوکار و خێزانەکەی خۆی فەرموو من ئاگرێکم بەدی کردووە بەڵکو بچم دەستە چیلکەیەکتان لەو ئاگرە بۆ بێنم یا شارەزاییەکم لە دانیشتوانی سەر ئەو ئاگرەوە دەست کەوێ ئەمە کاتێ بووە دایک و کەسوکارەکەی لەگەڵ خۆی بردووە بۆ شوێنێ بچن لە یەکێ لە شیوەکانی کێوی طور شەویان بەسەرا دێ و شەوەکەی سارد دەبێ ئیتر لەوێدا ئاگرەکە بەدیەکا و ئەم فەرمایشتە ئەفەرمێ. وألقیت علیک محبة منی ولتصنع علی عینی. تێمان گەیاند موسا بخەرە ناو سندووقێکەوە و بیدە بە دەم ئاوی نیلەوە، با ئاوەکەیش فڕی بداتە کەنارەوە، دوژمنێکی منیش و ئەو خۆیشی بیگرێتەوە و خۆشەویستییەکتم لە خۆمەوە خستە دڵان، هەر کەس بتبینێ خۆشی بوێیت. ئەتانەوێ کەسێکتان پیشان بدەم ئەو مناڵە بگرێتە ئەستۆی خۆی و سەرپەرشتی بکا؟ ئەوانیش ڕازی بوون بەوە و گێڕامانیتەوە بۆ دایکت بۆ ئەوەی چاوی ڕوون ببێتەوە پێت و لە دووریت خەفەتبار نەبێ. تۆیش پاش گەورە بوونت لە بارەگای فیرعەوندا کابرایەکی قیبطیت کوشت و خەفەتبار بوویت ئەترسایت بتگرن و ئێمە لەو ترسە ڕزگارمان کردیت و قد جئناک بآیة من ربک والسلام علی من اتبع الهدی. بێنە لای و پێی بڵێن، ئێمە دوو کەسی فروستادەی خوای پەروەردگارتین، دەسا تۆیش بەنی ئیسرائیل ئازادکە و بیاندەرە دەستمان و لەگەڵمانیان بنێرە و ئازار و سزایان مەدە، ئێمە بەڕاستی موعجیزەمان لای خواوە هێناوەتە لات، سەلامی خوایش لەو کەسەی شوێنی ڕێگەی ڕاست دەکەوێ، لەو ئەرزە ئێوەمان دروست کردووە و پاش مردنیش ئەتان گێڕینەوە بۆ ناو ئەو ئەرزە و جارێکی تریش کە لە ڕۆژی قیامەتدا مردوو زیندوو ئەکرێتەوە لەو ئەرزەتان ئەهێنینە دەرەوە. ولقد أریناه آیاتنا کلها فکذب وأبی. بەڕاستی ئێمە هەموو نیشانە و موعجیزەکانی خۆمانمان پیشانی فیرعەون دا، بەڵام ئەو هەر موسای بە درۆزن دانا و قایل نەبوو ئیمانی پێ بهێنێ و باوەڕی پێ بکا. وقد خاب من افتری. موسا بە سیحربازەکانی فیرعەونی وت، هاوار بۆ حاڵی ئێوە، بوختانی درۆ بەدەم خوداوە مەکەن، بڵێن موعجیزەکانی کە من پیشانیان ئەدەم سیحر و جادوون و خوایش لە سزای ئەوەدا بە عەزابی سەختی خۆی تەفروتوناتان بکا، ئەوەی درۆ بەدەم خوداوە بکا و موعجیزەکانی بە سیحر و جادوو دابنێ سەرەنجام نائومێدەبێ. جا پاش ئەوەی موسا عەساکەی خۆی فڕێدا و عەساکەی جادووی جادووگەرەکانی هەڵڵووشی هێزی موعجیزەکەی موسا جادووگەرەکانی فیرعەونی لەپەوڕوو خست و خستنیە حاڵی سوجدە بردنەوە و وتیان وە ئیمانمان بەخوای هاڕوون و موسا هێنا و باوەڕمان پێکرد ئەوە ئێوە بەر لەوەی من ڕێگەتان بدەم لە خۆتانەوە ئیمانتان پێ هێنا و باوەڕتان پێ کرد؟ دیارە ئەو گەورەکەتانە کە فێری سیحری کردوون. بەڕاستی دەست و قاچتان ڕاست و چەپ، واتە دەستی ڕاست و قاچی چەپتان ئەبڕمەوە و بە لقی دارخورماتانا هەڵەواسم، جا ئەو کاتە بەڕاستی ئەزانن کام لامان سزای سەختتر و پایەدارترە. واللە خیر و ابقی. ئێمە ئیمانمان هێناوە بە خودای خۆمان بۆ ئەوەی لە تاوانمان خۆش ببێ و ئەو جادووگەریەمان ببەخشێ کە تۆ بە زۆر پێت کردووین و خوا خۆی لە هەموو کەسێ باشتر و پایەدارترە. انه من یات ربه بە بەنی ئیسرائیلیەکانمان وت، ئەی بەنی ئیسرائیل، بەڕاستی ئێمە ئێوەمان لە دەستی دوژمنەکەتان ڕزگار کرد کە فیرعەون بوو، وەعدەیشمان داونەتێ پیرۆزیتان پێ بدەین لە تەنیشتی ڕاستی لای طورەوە، لە سەحرایشدا گەزۆ و پەلەوەری شەلاقەمان بۆ داباراندن، ئەم قسە لەگەڵ بەنی ئیسرائیل کردنەیش لە ڕێگای وەحی کردنەوە بووە بۆ موسا. جا موسا بە تووڕەی و خەم و پەژارەوە گەڕایەوە بۆ ناو قەومەکەی و پێی وتن، ئەی قەومەکەی من! ئایا خودا وەعدەی ئەنجامی جوان و باشی نەدابوونێ کە تەوراتتان بۆ بنێرێ؟ ئایا ماوەی وەعدەکەی دوور و درێژ بوو پێتان تەحەمول نەکرا؟ یا ویستتان غەزەبی خوای خۆتانتان بەسەر دابێ وا بە پێچەوانەی ئەو گفت جووڵانەوە کە بە منتان دابوو کەوا لەسەر خودا پەرستی خۆتان بەردەوام بن کەچی گۆرەکەتان پەرست؟ ئەمە خودای ئێوە و موسایە و ئەوەی لە بیر چوو کە ئەوە خوای موسا نییە و خودای دەستکردی خۆیەتی. افلا یرون الا یرجع الیهم قولا ولا یملک لهم ضرا ولا نفعا. ئایا ئەو گرۆیە نابینن و نازانن کەوا ئەو گۆرەکە وەڵامی قسەیان ناداتەوە و هیچ زیان و قازانجێکی بۆیان نییە؟ ئەوانیش وتیان، دەستبەرداری ئەم گۆرەکە نابین و هەر بەردەوام ئەبین لەسەر پەرستنی تا موسا ئەگەڕێتەوە بۆ ناومان. قال يا هارون ما منعك إذ رأيتهم ضلوا. موسایش کە گەڕایەوە بە هارونی وت، هارون! من ئەوەم دیبوو کە بەنی ئیسرائیلیەکان نەیان دیبوو چاوم بەو فریشتەیە کەوتبوو کە لە شێوەی سوارێکا هاتبوو لەگەڵمانا بوو هەر شوێنێ وڵاخەکەی پێی ئەنایە سەر گورج گیای لێ ڕوا منیش مشتی خاکم لە شوێن پێیەکی وڵاخەکەی هەڵگرت و پرژاندم بەو خشڵەدا کە لە بۆتەکەمدا تواندبوومەوە کە کردمە ناو قاڵبەوە ئەو گۆرەکەیی لە پەیدا بوو نەفسم ئەو کارەی لا جوان کردم. تاوانباران خڕکرێنەوە لەو ڕۆژەدا و چاویان شین بووە. یتەخافتون بینهم ان لبثتم الا عشرا. لەناو خۆیانا ئەکەونە چپەچپ و ئەڵێن، لە دە ڕۆژ زیاتر لە دونیادا نەژیاون. مەبەست لەوەیە وەزعیان ئەوەندە ناخۆشە بێ هەموو خۆشیەکی لەوەو پێشیان لە بیرەچێتەوە. زۆر بەرز و باڵایە لە زات و لە سیفاتدا ئەو خوایەی کە پادشاهی ڕاستەقینەی ئەم گێتیەیە دەستی دەستدار و هۆشی هۆشیاری پێ ناگا پەلە پەل مەکە بۆ خوێندنەوەی قورئان بەر لەوەی وەحیەکەیت بەهۆی جوبرەئیلەوە پێ ڕاگەیەنرێ و بگاتە لات و بڵێ خوایە زانستم زیاد بکە خوا بە ئادەم و ژنەکەی و بە شەیتانی وت، لە بەهەشت داپەڕن بۆ سەر زەوی، هەندێ لە ئێوە، لە ئادەمیزاد و لە جنۆکە، دوژمنی هەندێکتانن، ئەوەتا ئادەمیزاد و جنۆکەی خواپەرست و ئادەمیزاد و جنۆکەی کافر دوژمنی یەکترن، جا کاتێ کە لە منەوە ڕێپیشاندانێکتان بۆ دێ، هەر کەسێ شوێنی ئەو ڕێپیشاندانەی من بکەوێ، ڕێ ون ناکا و ناڕەحەت و کڵۆڵ نابێ. ان فی ذلک لآیات لأولی النها. ئایا ئەو کارەساتانەی هێناومانن بەسەر کافرە پێشوەکانا ئەم کافرانەی مەککەی شارەزا نەکرد بۆ ڕێگەی ڕاست کە ئەوە بوو خەڵکی سەدە پێشونەکانمان بەرباد کرد کە ئێستا ئەمانە کە ئەڕۆن بۆ کاروان بە شوێنەوارەکانی ئەوانا تێئەپەڕن بەڕاستی ئەمە گەلێ ئایەت و بەڵگەی تیایە بۆ ئەوانەی عەقڵێکی ساغیان هەیە. ئەگەر وادەیە دانەنرابوایە بۆ سزادانیان کە لە ڕۆژی قیامەتا ئەبێ، بەربادکردنی ئەم کافرانەیش وەک کافرە پێشینەکان کارێکی پێویست بوو، بەڵام خواوەند هەر لە پێشەوە سزای ئەمانەی دواخستووە بۆ ڕۆژی قیامەت و ئەو ڕۆژەی بۆ دەستنیشان و دیاری کردوون و بڕیاری ئەویش هەڵوەشاندنەوەی بۆ نییە. سەبر بکە بەرامبەر ئەو قسە ناڕەوایانەی کافرەکان ئەیانکەن و سبحان اللە بکە و سوپاسی خودای خۆت بکە بەر لە خۆرهەڵهاتن و بەر لە ئاوابوونی مەبەست لە نوێژی بەیانی و نوێژی نیوەڕۆ و عەسر و ئێوارەیە و لە هەندێ کاتی شەودا مەبەست لە شەونوێژە و لە هەندێ کاتی هەردوو چمکەکەی ڕۆژدا دیسانەوە مەبەست لە نوێژی بەیانی و ئێوارەیە وَرِزْقُ رَبِّکَ خَیْرٌ وَئَبْقَا. چاو مەبڕە لە ئەوەی ژیانی چەند تاقمێکمان لەو کافرانە پێ خۆش کردووە لە دارایی دونیا و ژن و مناڵ و دەستە و بەستەیان کە مایەی خۆشی ژیانی دونیان ئەوانەمان بۆ ئەوە داونێ تاقیان بکەینەوە پێیان یا لە قیامەتا سزایان بدەین بەهۆی ئەو خۆشیانەوە فەرمانیش بدە بە ژن و مناڵ و کەس و کار و دەستە و بەستەت کە نوێژ بکەن و بۆ خۆیشت بەردەوام بە لەسەر ئەم نوێژ کردنە لە خۆشی و ناخۆشیدا ئێمە داوای ڕزق و ڕۆزی لە تۆ ناکەین بۆ کەس، ئێمە ڕزق و ڕۆزی بە تۆ ئەدەین و ئەنجامی باشیش بۆ ئەوانەیە لە خوا ئەترسن و خۆیان لە کاری خراپ ئەپارێزن. بۆچی محمد بەڵگەیەک لەلایەن خوای خۆیەوە ناهێنێ بۆمان کە نیشانەی ئەوە بێ پێغەمبەری خوایە؟ ئەی بەڵگەی ئەوەیان بۆ نەهاتووە کە لە کتێبە پێشوەکانی خوادایە بۆ پێغەمبەران کە تەورات و ئینجیل و کتێبەکانی ترن؟ مەبەست لەوەیە لەو کتێبانەدا باسی پێغەمبەری ئاخر زەمان کراوە کە کێیە و سیفاتی چۆنە و ئەبوو بەو پێیە باوەڕ بە پێغەمبەرایەتی محمد بکەن. ئەگەر ئێمە ئەو کافرانەمان بەر لە ناردنی محمد و نازڵ کردنی قورئان بۆ سەر خەڵک بەرباد بکردایە بە سزایە لەتاو ئەو سزایە ئەیان وت خوایە ئەوە بۆ پێغەممەرێکت نەناردە سەرمان تا ئێمەش شوێنی ئایەتەکانی تۆ بکەوتینایە بەر لەوەی زەلیلی دونیا و ڕیسوای قیامەت ببین. قل كل متربص فتربصوا ئەبو هورەیرە ڕەزا و ڕەحمەتی خوای لەسەر بێ لە پێغەمبەرەوە سەڵات و سەلامی خوای لەسەر بێ دەگێڕێتەوە کە فەرموویەتی، هەر کەسێک ڕێگایەک بگرێتە بەر بۆ ئەوەی زانست و زانیارییەک بەدەست بهێنێ، خوای گەورە بە هۆی ئەوەوە ڕێگای بەهەشتی بۆ ئاسان دەکات. هەر کۆمەڵێک کۆ ببنەوە لە ماڵێک لە ماڵەکانی خودادا قورئان بخوێننەوە و موتەڵای بکەن، ئەوا بێگومان دڵ ئارامی دادەبەزێت بەسەریاندا و ڕەحمەت و بەزەیی دایان دەپۆشێ. فریشتەکان چوار دەوریان دەگرن خودای گەورەش لای فریشتەکان باسیان دەکات. خولاسەی تەفسیری نامی خولاسەی تەفسیری نامی دانراوی گەورە زانای کورد مامۆستا مەلا عەبدولکەریمی مودەڕیس. قورئانی پیرۆز بە دەنگی محمد صدیق المنشاوی خوێندنەوەی فەضائیل و شکۆی سوڕەتەکان مامۆستا بەکر حەمە صدیق خوێندنەوەی تەفسیر فاتیح شێخ محمد شێخ سەمیع مافی کۆپی کردن و پەخش کردنی ئەم بەرهەمە پارێزراوە بۆ ناوەندی ڕاگەیاندنی ئارا خولاسەی تەفسیری نامی.